هاوڕێمان بن تاوەکو ئەرامی ئەمڕۆشتان پێشکەش بکەین. ئیرەی و دڵپیسی ئەو هەستانن کە بنچینەکەی لە دڵی زۆرێک لە مرۆڤەکان داڕەگی داکوتاوە تەنانەت لەو مناڵانشدا دەرەکەوێت کە تەمەنیان لە یەک ساڵ کەمترە هەر بۆیە پێویستە لەسەر هەموو بەخێوکارێک ئەم دۆخە دۆخی مناڵە بە وریایی و ڕاستەقینەوە چارەسەر بکە چونکە مناڵ بە خێرایی هەموو شێوە ڕەفتارێکمان وەردەگرێ بە تایبەت لە کاتی مامەڵەکردنمان لەگەڵ هەر مناڵێکی دیکە مناڵەکان زۆر بە کەمی لە گەورەکان کەمتر ئیرەی و دڵپیسی پیشانەدەن ئەمش لەبەرەوەیە کە هەستەکان لە دەرونی مناڵ و گەورەدا وەکو یەک هەڵدەقڵێ و بوونی هەیە دەرونی مرۆڤ بەردەوام لە یەخیبووندایە و دەیەوێ لە سەروی کەسانی ترەوە بێ جا سەرۆک بێ یان ژێردەستە بێگومانیشین لەوەی کە سەرجەم کودەتا سەربازیەکان لە ئیرەییەوە سەرچاوەیان گرتووە. ئیرەیی بێزراوترین تایبەتمەندییە کە هاوپەیوەندیی سروشتیی مرۆڤە و کەسی ئیرەیی بەر تەنها بە خواستنی هیوای تووشبوون بە ناڕەحەتی بۆ ڕکابەرەکەی ناوەستێ، بەڵکو خۆیشی تووشی ناڕەحەتییەکاتەوە لەبریەوەی چێژ و خۆشی لەوە ببینێ کە هەیەتی ئەو ئازار دەبینێ کاتێک بیر لە سامانی ئەوانی ترەکاتەوە گەر دەسەڵاتی هەبوایە ئەوا هەرچییەک خودا بەوانی تری بەخشیوە لێ قەدەغاکردن بەبێ ئەوەی خۆیشی هەوڵی بەدەستهێنانی شتێک لەم سامانە بدا. ئەگەر ئەم سۆزە لەسەر ڕەوتەکەی برەو پێ بدەی، ئەوا مەترسی دروست دەکا لەسەر هەموو شێوازەکانی زاڵێتی و تەنانەت لەسەر هەموو شێوە قۆستنەوەیەکی تواناییە ناوازەکانی خۆیشی. ڕەنگە ئەم کەسە بە خۆی بڵێ، باشە دکتۆر بۆچی بە ئۆتۆمبێل دەڕوا بۆ نۆرینگەکەی لە کاتێکدا کرێکار بە پێیە ڕوا بۆ شوێنی ئیشەکەی؟ بۆچی ڕێگە بە کەسانی یەکەمین دەدرێت لە ژوورێکی گەرم و خۆشدا کاتەکانی خۆیان بەسەر بەرن بۆ ئەنجامدانی لێکۆڵینەوەکانی لە کاتێکدا تەممەڵەکان ناچارن بەرگەی سەرمای سەخت و کەشی جۆراوجۆر بگرن؟ ئیرەیی ڕەتی دۆزینەوەی بیانووەکا بۆ ئەم جیاکارییە، بەڵام پاش ڕوانین و خۆشبەختی سەرسامی دەتوانێ ببێتە جێگرەوەی هەستکردن بە ئیرەیی، هەر کەسێک دەیەوێ بەختەوەر بێ باشتر وایە بەردەوام سەرسام و دوور لە ئیرەیی بێ. ڕەنگە هەرێکێک لە ئێمە بپرسێ چارەسەری ئیرەیی چییە؟ داماڵین لە خۆت پەرستی باشترین چارەسەرە. بەڵام ئەمە شتێکی یاسان نییە. تاکە چارەسەر و باشترینیش بۆ بنەبڕکردنی ئیرەیی بەختەوەرییە، بەڵام کێشەکە ئەوەیە کە ئیرەیی لای خۆیەوە لەمپەر لە بەردەم بەختەوەریدا دروست دەکا. ئیرەیی بەهۆی ناخۆشییەکانی مناڵییەوە زۆر زوو گەشە ئەکا. ئەو مناڵەی کە ئەبینێ برا و خوشکەکەی لەلایەن باوک و دایکیەوە شتی باشتریان بۆ دەکڕدرێ و زیاتر لەم ڕێزیان دەگرن، هەر لە خۆیەوە هەست بە ئیرەیی دەکا بە بێ ئەوەی لە ئیرەییش تێبگا. بۆیە هەر کە دێتە ناو ژیانەوە فام دەکاتەوە و دەیەوێ بەسەر بەرامبەرەکەیدا زاڵ بێ. سەرچاوەی ئەمەش خۆ بەکەم زانینە، تەنانەت ئەگەر لە دۆخێکدا ئەم لەوی تر باڵاتر و باشتریش بێ کەچی هەر ئیرەیی پێ دەبا و خەونی خراپی پێوە دەبینێ. ئەم کەسە بەردەوام لە سەختیدا دەژیێ و هەمیشە سەرچاوەی بێزاری و ناخۆشیەکانیشە بۆ هاوەڵەکانی. لەو نەهامەتیانەی دیکەی مناڵ کە تووشی ئیرەیی بردن دەکا ئەوەیە کە دایک و باوکێکی خراپی هەبێ و حەزەکانی بۆ جێ بەجێ نەکەن و نازی نەکێشن و ڕێنمایی باشی نەکەن، هەر بۆیە ناچار دەبێ تێبینی خێزانی مناڵەکانی تر بکا و چاوی لە خۆشیەکانیان بێ و ئیرەییان پێ بەرێ و ڕقی لێیان ببێتەوە وەک چۆن ڕقی لە دایک و باوکی خۆیشی دەبێتەوە. لە ڕاستیدا شێوەکانی بەختەوەری جۆرێکە لە مافە سەرەتایەکانی مرۆڤ و هەر لەگەڵ لە دایک بونیدا دەبێ بۆی دابین بکرێ و خۆ ئەگەر لێیشی قەدەغە کرا ئەوا هیچ ڕێگە و چارەیەکی دیکەی نابێ جگە لەوەی دەرونی پڕ بکا لە تاڵی و ناخۆشی و بەهۆیەوە لە ڕێگەکانیدا بتلێتەوە. هەڵەیە ئەگەر بە ئیرەیی، ئیرەی بەر، بڵێین، چارەسەرەکەی ئەوەیە بەختەوەر بێ بە بێ ئەوەی ڕێگەی بەختەوەری پێ پیشان بدەین. بەڵام ئاشناکردنی مرۆڤ لەوەی هۆکارەکانی ئیرەی بردنی چییە هەنگاوێکی گرنگە بەرەو چارەسەر. لە هۆکارانەی هەستپێکردن دافرێنێ بۆ ڕزگاربوون لە ئیرەیی ئەوەیە کە ئاشنای بکەی بەوەی بەراوردکردنی خۆی و کەسانی تر لە خراپترین خووە تێکشکێنەرەکانە. پێویستە مرۆڤ چێژ لە کەمترین خۆشی ببینێ و چاوی لە خۆشی کەسانی تر نەبێ و لە ئاست خۆشییەکانی خۆیدا نابینا نەبێ. ئەم جۆرە بیرکردنەوانە بەسن بۆ هەستکردن بە چێژ بینین لە خۆشیەکان. هەر کەسێک ژیر بێ خۆشی بەختەوەری خۆشی بەختەوەری لە خۆی تێک نادا بە بیانوی ئەوەی کەسانی تر لە خۆی بەختەوەرترن. ئیرەیی لە راستیدا جۆرێکە لە خەوشی ئاکاری و هزری و بنچینەیەکەشی ئەوەیە کە مرۆڤ شتەکان وەکو خۆی نابینێ بەڵکو لە روانگەی ئەوانی ترەوە دەیبینێ. ئەوجا باشترین چارەسەر بۆ ئیرەیی برەو دانە بە گەشەی هزر و بۆ بیرکردنەوەی ڕێک و ڕاهاتن لەسەر پەژوێ خستنی ئەو بیرۆکانەی هیچ قازانجێکی لێ ناکەین. ئەگەر من بیر لە کەسانی سەری خۆم بکەمەوە و ئیرەیان پێ بەرم ئەوانی تریش وەها ئەنجام بدەن ئەوا بەختەوەری بوونی نامێنێ. پێویستە ئەوەش یادی خۆمان بهێنینەوە کە ناپلیۆن ئیرەیی بە قەیسەر دەبرد و قەیسەریش بە ئەسکەندەر ئەگەر لەسەر هەمان پێوەریش بچین ئەوە ئەسکەندەریش ئیرەیی بە هەرقل بردووە لە کاتێکدا دەڵێن هەرقل خۆی هەربوونی نەبووە بەم شێوەیە ئەگەر بەردەوام بیت و ڕۆبچی ئەوا هیچ کۆتاییەک بۆ ئیرەیەکەت نادۆزیتەوە لە کاتێکدا تۆ دەتوانی بە چێژ وەرگرتن لە ئەنجامدراوەکانت خۆت لە ئیرەیی ڕزگار بکەی ئەگەر تۆ کاری خۆت ئەنجام بدەیت و لە بەراوردکردنی دۆخی خۆت و ئەوانی تر دوور بکەویتەوە بە تایبەت لەوانی خۆت کە بە سەرکەوتووتریان دەزانی ئەوا تۆ لە ئیرەیی ڕزگارت دەبێ زۆر جار ئەو کەسانەی تۆ بە باشترینیان دەزانی ئیرەییان پێ دەبەیت و وا نین تەنها لە ئەندێشەی تۆداوە هەن، ڕەنگە لە تۆ بەخەم و ئازاراوی تر بن بەبێ ئەوەی کە تۆ بزانی. خۆ بە ئاسایی پیشاندان چاکەیەکی گەورەیە، بەڵام زیادەڕەوی کردنیش تێیدا خراپە بەرهەم دەهێنێ. کەسانی ئاسایی زۆر جار پێویستیان بە متمانەی زۆر و ئامادەکارییە و ناوێرن ئەو کارانەیش ئەنجام بدەن کە لە ڕاستیدا توانن ئەنجامی بدەن، ئەمان باوەڕیان وەهایە لە سێبەر و ڕووناکی ئەوانی تردان و زۆر جاریش تووشی ئیرەیی بردن و نەهامەتی و خراپ مەبەستی دەبنەوە. دووبارە سڵاوتان لەبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. هارۆڵد لیۆن ئەڵێ ئێمەی مرۆڤ لەلایەکەوە هاوشێوەی ئاژەڵە بچووکەکانین کە تەنانەت بۆ پارێزگاریکردن لە خۆمان خوری یان ددانی تیژیشمان نییە ئەوەی پارێزگاری لە ئێمە دەکا شەڕخوازی ئێمە نییە، بەڵکو مرۆڤێتی و هێزی خۆشویستنی کەسانی تر و قبوڵکردنی عەشقێکە کە ئەوان بە ئێمەی دەبەخشن. چیرۆکی خەمناک ئەوە نییە کە مرۆڤەکان لەناو دەچن، بەڵکو ئەوەیە کە ئەوان لە خۆشەویستی دوا دەکەون و دادەمێنن. ئەمە جیهان نییە کە دەبێ ڕێک بخرێ، بەڵکو جیهان خۆی ڕێک خراوە، ئەوە ئێمەین کە دەبێ خۆمان لەگەڵ ئەم ڕێکخراوەدا هەماهەنگ بکەین. لە دنیادا هیچ شتێک بوونی نییە کە بە تەواوی هەڵە بێ، تەنانەت کاتژمێرێکی لەکارکەوتووش دەتوانێ دووجار لە ڕۆژدا کاتی دروستمان. جیهانێک کە تیایدا دەژین بێ سنوورە، هێشتا زۆر شت هەیە کە دەبێ ئاشکرا بکرێن، ئەو جوانیانەی کە دەبێ بە دیار بکەون و ئەو نهێنیانەی کە دەبێ بناسرێن، ئێوە لەم بەرنامە ئاسمانییەدا چ دەورێک دەبینن؟ چارەنووس واتە ڕۆکێتێکی وەگەڕخرا و ناتوانانی یەکسەر بیگەڕێنیتەوە بەڵام وردەوردا توانی ئاراستەکەی بگۆڕی خوای گەورە کارێک کە لە توانای خۆتاندایە بۆتان ئەنجام نادات کاتێک یەوە هەستە نەرێنەکان کەپت دەکەن تواناکانی خۆتان بۆ ئاوا تا واقعیەکان ئیفلیج دەکەن هەموو ڕفتارە خوو پێوەگرتووەکان کۆششگەلێکن بۆ سەرکوتکردن و ئفلێچکردنی هەستەکانی ئێمە فەرامۆشی مەکەن ئێمە بۆ دەستخستنی وزە پێویستمان بە ئاسمان هەیە و بۆ خاڵیکردنەوەشی بە زەوی و زەوی نشینان لەبیری مەکەن کە ئاو وزەی نەرێنی ڕادەکێشێ، هەربۆیە کاتێک کە تووڕە دەبن چەند پەرداخێک ئاو بخۆنەوە. بە سوپاسگوزاری لەسەرەوەی کە هەتا سەرکەوتنی زیاتر بۆ خۆت مسۆگەر دەکەی. بوونەوەر کاتێک باوەڕ بە تۆ دەکا وەڵامی داخوازیەکانت دەداتەوە کە تۆ باوەڕت بە خۆت هەبێ. یاسای کێشکردن دەڵێ گرنگی بە هەر شتێک بدەی گەشاکە. یاسای کێشکردن هەروەها دەڵێ چەندە شتێکمان نەوێ زیاتر بۆ لای خۆمان کێشی دەکەین. بۆ سەرکەوتن بە جۆرێک کار بکەن وەک بڵێی هیچ پێویستتان بە پارە نییە. ئێوە زۆرترین هەوڵی خۆتان بدەن و باقیی کارەکە حەواڵەی خودا بکەن. کاتێک ئەوانی تر بە هۆکاری ناڕازیبوونی خۆت دەزانی، توانای گۆڕینی ژیانت بە ئەوانی تر دەسپێری. کارێک کە لە ئێستادا ئەنجامی ئەدەی گرنگ نییە، ئەوەی گرنگە ئەوەیە تا چ ئەندازەیەک ئەتوانی ئەوانەی لە داهاتوودا دێن قایلیان بکەی کارێک کە ئەمڕۆ ئەنجامت داوە گرنگ بووە. لەبیرت بێ کەسانی لاواز چاوەڕێی پەڕجووەکەن و کەسانی بەهێز خۆیان پەڕجوو دەخولقێنن. ئەوەشت لە یاد بێ چارەنووس بەرەنجامی کۆکردنەوەی کار و تێفکرینە. بوێری بەهایەکە کە ژیان لە پای بەخشینی ئاشتی و ئارامی لە ئێمەی دەسێنێ. سەرکەوتن واتە کارێک کە وا دەزانی توانای ئەنجامدانیت نییە و ئەنجامی بدەی. بۆ سەرکەوتن پێویستە یەک کار بکەی، دەست بکەی بە گۆڕان. گۆڕان واتە جووڵە. جووڵە واتە ئاستەنگ. ڕۆحی مرۆڤ ئاتاجی شادییە هەروەک چۆن لاشە ئاتاجی خۆراکە. هەرگیز ئەوە فەرامۆش مەکە ئێمە تەنها لەبەر ئەم هۆیە لەسەر زەوی دەمێنینەوە تاوەکو گەشە بکەین و سەربکەوین. بڕیار نییە دوای ئەنجامدانی کارێکی خراپ حاڵمان باش ببێ. هەمیشە درەوشاوەترین ڕووناکییەکان لە دڵی قووڵترین تاریکییەکاندا شاراون. ئەڵن ڕۆژێک شکسپیر ڕۆیشت بۆ بینینی یەکێک لە هاوڕێکانی کە زۆر نیگەران بوو. شکسپیر بە هاوڕێکەی وت تەنیا دوو شت هەیە کە هۆکاری نیگەرانی بێ یان تەندروستیت یان یان نەخۆشیت ئەگەر تەندروستی باشە نیگەرانی ناوێ بەڵام ئەگەر نەخۆشی دوو نیگەرانی هەیە باژە بیتەوە یان ئەمری ئەگەر باش ببیتەوە باشە نیگەرانی نابێ بەڵام ئەگەر بمری دوو نیگەرانی هەیە ئەچیتە بەهەشت یان دۆزەخ ئەگەر بچیتە بەهەشت باشە ئەویش ناڕەحەتی ناوێ بەڵام ئەگەر بچیتە دۆزەخ سەرقاڵەبی بە هیوای باشخواستن لەگەڵ هاوڕێکەتدا و ماوەت نابێ بۆ نیگەرانی و دڵ ناڕەحەتی ئیتر ناڕەحەتی چیت. ئەگەر خوازیاری ئارامی دەرونین نیگەرانی بە بچوک و کەم بایەخ تەماشا بکەن. بەڕێزانم خوێنڕی بەنامی نوژین بە پایان گەیشت سپاس بۆ هاوڕێتیتان سپاس بۆ کاکتارێک لە ژووری کۆنتترۆل تا بەرنامی سبینە خواتان لەگەڵ.